شەهرەزاد وتی ئەم مریەمی کەمەربەندە لەلای دایکی و باوکی و خۆی و لە سایەی پاشاتیدا بە ناز و نیعمەت پەروەردە ببوو، خوێندن و نووسین فێر کرابوو، خولی غارغارێن و شەڕشیر و ڕمبازێن و گورز و کەمەندی هەموو بینیبوو، پیشەسازی جۆربەجۆر فێرکرابوو، لەوانە چنین، دروستکردنی فەرش و ڕاخەر و قاڵی فێرکرابوو، فێری پیشەسازی زەڕەنگەری و تواندنەوەی زیوکرا بوو، تاکو هاوڵاتیان حەسودیان بەو هەموو پیشەسازیە ئەبرد، سەرەڕای ئەمانە زۆریش جوان بوو، باوکی هێندەی خۆشویست و هەریەکێک لە شازادەکانی دورگەکان بهاتنایە بۆ داخوازی وەڵامی بە نەخێر ئەدرایەو چونکە باوک یەک سەعات بەبێ کچەکەی هەڵی ناکرد وا ڕێکەو ساڵێکیان نەخۆش کەوت و کە هێندەی نەمابوو بیکوژێ مریەمی کەمەربەند نەزری کرد کە ئەگەر لەو نەخۆشیە ڕزگاری بوو بچێتە فڵان کڵێسەوە لە فڵانە دورگە، ئەو کڵێسەیەش پیرۆزی خۆی هەبوو کە نەزریان بۆ کرد و خۆیان پێ پیرۆزە کرد، مریەم لە نەخۆشیەکەی چاک بۆوە ویستی نەزرەکەی بە جێ بهێنێ باوکی لەگەڵ چەند کەسێکی کەم ئەم کچەی نارد بۆو کڵێسێ تاکو نەزرەکەی بە جێ بێنێ چەند کچە وەزیر و گەورە پیاوانی شاری لەگەڵدا نارد تاکو کچەکەی پەزێرایی بکەن. کاروان ڕۆیشت تاکو لە کڵێسەکەوە نزیک بوونەوە، سوپای ئیسلامیش لەو کاتەدا دەرەچن، پەلاماری ئەو کەژاوە بچووکە ئەدەن، ئێدی هەموو ئەو پاسەوانانە ئەگرن، دیاری و شتومەکەکانیان ئەبەن. تاڵانیەکانیان لە شاری قەیرەوان فرۆشتبوو. مریەمی شازادە پیاوێکی عەجەمی ئەیکڕێتەوە، ئەیکاتە کارەکەری خۆی. شەهرەزاد وتی دوای ئەمە ئەو پیاوە عەجەمیە نەخۆشیەکی زۆر خراپ ئەگرێت و لە جێگادا چەند مانگێک گەیخا. کەنیزە کە مریەمیش زۆری پەزێرایی ئەکا ئەنجام عەجەمی چاک بۆوە ئەمجا ڕوی کردە کەنیزەکەی وتی چیت ئەوێ بۆت جێ بەجێ بکەم؟ مریەم وتی ئەمەوێت نەفرۆشرێم ئەگەر منیشت فرۆشت با فرۆشتنەکەم بە ئارەزوی خۆم بێ. عەجەمی وتبوی بەڵێ باشە. کەنیزەکەکە زۆر دڵی خۆش بوو، عەجەمی داوای لە کەنیزەکە کرد موسوڵمان بێ، ئەویش موسوڵمان بوو، ئەمجا فێری خواپەرستی کرد، لەسەر دەستی ئەو عەجەمێدا فێری ڕێوڕەسمی خواپەرستی و شەریعەت و قورئان بوو، کە چوونە ناو شاری ئەسکەندەریە ئەوە بوو بە دڵی خۆی فرۆشتی، فرۆشتنی بە دەست خۆی بوو، ئا بەو شێوەیە لە وڵاتی خۆی چووە دەرەوە، لەولایشەوە هەر ئەوەندە پاشا زانی کچەکەی بە دیلبراوە، دنیای هەڵگێڕایەوە چەندین لەشکری بەملاولادا نارد، چەند کڵێسەی پشکنی، چەندین پاپۆڕی ناردە شوێنی، چەندین سواری پاڵەوانی نارد، بەڵام هەروا گەڕانەوە. پاشا زۆر خەمبار بوو. ناچار ئەو پیاوە چاوی ڕاستکوێرەی کە بە لای چەپدا شەلی نارد بە شوێنی دا. ئەو لارکوێرە سەرۆک وەزیرانی بوو، زۆر کەللەڕەق بوو. بەورە بوو، لەگەڵیدا پیلانگێڕ و فێڵباز بوو. پاشا فەرمانی دایە هەموو دەوڵەتە ئیسلامیەکان بگەڕێ کچەکەی بکڕێتەوە ئەگەر نرخەکەی پڕ بە پاپۆڕێک زێڕ بوو. ئەو مەلعونەش کەوتە گەڕان بەناو دەوڵەتە ئیسلامیەکاندا گەڕا هیچی دەست نەکەوت و زانیاری دەست نەکەوت تاکو گەشتە شاری ئەسکەندەریە لەوێش ماوەیەک گەڕا، بێ سوود بوو، دواتر ئەو بوو بە ڕێکەوت لە بازاڕەکەدا، نوورەدینی بینی، پیلانی بۆ گێڕا و لەژێر چنگی دەرهێنا، ئەوەیش بەهۆی دەسڕەکەی سەرشانی نوورەدینەوە بوو، کە کەسی دی نەیەتوانی وەکوو مریەمی کەمەربەن بیچنێ. کە کەنیزەکە کەوتەوە دەستی، دەستی کردە گریان، لارکێریش هەل پێی وت، خاتوو مریەم، ئەم گریان و خەفەتە لە دڵی خۆت دەربکە. وەرەوە با بچینەوە شارەکەی باوکت، ئەو شوێنەی تێیدا بەنرخیت. ئاخر ئەوێ نیشتیمانی خۆتە، لەوێ ئەچیتەوە ناو کارەکەران و نۆکەرانی خۆت. ئەم نامۆیەتی و سووکایەتییە جێبهێڵە. ئەزانی چەند ماندووم بە گەڕانەوە بە دوای تۆدا پارێکی زۆرم خەرج کردووە ئەوە ساڵ و نیوێکە من بە شوێن تۆم باوکت ڕێی پێداوم ئەگەر پڕی پاپۆڕێک زێڕیان ویست لە حەقی تۆدا بتکڕم ئەم جادانەوێ و پێڵاوەکانی مریەمی ماچ کرد و کەوتە پاڕانەوە خێرا خێرا دەستەکانی ماچە کرد مریەم پێیوت مەلعون خوا بە ئاواتی خۆتت نەگەێنێ شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەوی هەشت سەد و حەفتا و حەوت. شەهرەزاد وتی ئەمجا نۆکەرانی لار کوێر هێسترێکی زینکراویان بە فەرشی چنراو و ڕەشمەکراو بۆ هێنا کە ژاوەیەکی بەسەر پشتەوە بوو کە لە چوار کۆڵەکەی زێڕ و زیو دروست کرابوو، بە پۆپەشمینێکی تەنکی سپی چواردەوری گیرابوو، حەوت فەڕەنگی بە دەوروبەریەوە بوون، مریەمی کەمەربەندیان سوار کرد، ڕۆیشتن تاکوو گەشتنە سەر دەریا، کەنیزەکەیان دابەزاند و سواری بەلەمێکی بچووک بوون، بە دەریادا بەرەو کەشتیەکی گەورە بوونەوە، سواری کەشتیە گەورەکە بوون، ئەمجا گەورە وەزیری لارکوێر بە کەشتیەوانی وت، دەی چارۆکەکان هەڵدەن و لەنگەرەکان هەڵبکەنەوە با بەڕێ بکەوین. لەم لایشەوە کەنیزەکە ڕووی کردبۆ شاری ئەسکەندەریە، وردە وردە شارەکە لە بەرچاوی بچووک ئەبۆوە تاکو ون بوو. بە دزیەوە دەستی کردە گریان و بەم شێوەیە خۆی لاوانەوە. بڵێی ئەستێرەی بەختم دووبارە. شادم کاتەوە ئا بەو هەوارە؟ کەشتی دابڕان هێندە خێرایە ئەشکی بارانی وەرزی بەهارە بێ خەمم چونکە خوا ئەیپارێزێ و سپاردەی سایەی پەروەردگارە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرزاد وتی کەشتی دەریای ئەبری شازادەش یەخەی دادڕی قەشەکانی نێو کەشتەکە بەسەریدا ئەهاتن و دڵیان ئەدایە و بەڵام بێسوود بوو شازادە ئاوا جارێکی دی خۆی لاوانەوە بەگڕی عشقت داخەجگەرم زەحمەتە گوڵم بێ تۆ دەربەرم گەر هیچیش نەڵێم پێی ئەتوێمەوە چاوان ئەڕێژن فرمێسکی گەرم بە درێژایی ئەو سەفرە مریەمی کەمەربەند گریا و خۆی لاوانەوە ئەمە حاڵی بوو لەگەڵ کابرای لارشێری شەلدا لەو لایشەوە نورەدین کوڕی تاجددینی بازرگان ئەویش سەری دنیای لێهاتەوە یەک ئارامی لەبەر هەڵگیرا، چووە و ئەو هۆڵەی کە خۆی و مریەمی تێدا نیشتەجێ بوون، زۆری بەلا و تاریک و ناخۆش بوو، کەشتومەکی چنینەکەی بینی و سەیری جلوبەرگەکانی کرد وتی، ئاخۆ بە یەکتر شا دەبینەوە؟ ئامێز بۆ یەکتر قەت ئەگرینەوە؟ ئەڵێن ڕابردوو ناگەڕێتەوە، ئەبێت بەبێ تۆ سەر بنێینەوە. بە نەزانی خۆم لە دەستم دەرچوو، ڕوو لە کوێ بکەم بەدەم شینەوە؟ گەر گریە و ناڵین دادی بدایە ئەمکردە ناڵە و خۆڕنینەوە خوا ئەوە بگرێ لانەی شێواندین ئاوا لە یەکی دوورخستینەوە نورەدین کارخۆی لە هۆڵەکەدا بوو زۆر بۆ داماوی خۆی گریا ئەمجا بەدەم هەنسکدانەوە ئاوا خۆی لاوانەوە جێ پەنجەت دیارە کە دێمەوە ماڵ نازانم بۆچی نابمە کۆی زوخاڵ ئای لە سامناکی هەواری خاڵی خەمی دابڕان گەلێ تاڵە تاڵ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی ئەمجا نورەدین هەستا و لە ماڵ چووە دەر و دەواازەی ماڵی کڵۆمدا و بەرە و دەریا بووەوە کەوتە سەرنجدانی ئەو کەشتیەی مریەمی کەمەربەندی پێڕۆشتووە دەستی کردەوە بە گریان و خۆی لاوانەوە سڵاوتان لێبێ بێ ئێوە ناژیم بە تەنیا کوشتەی نامۆیی و دووریم هێندە تاسەی تۆم لە دەرووندایە وەک هەنگم هەر گوڵ ئەدا سەبووریم دەستی شکاوم خەفەت تۆی برد و بۆ منیش بەرگی خەفەتی دووریم نورەدین دەستی کردەوە بە گریان و ناڵەناڵ هاواریە کرد مریەم هۆ مریەم ئاخۆ ئیدی ئەبێت هەر بە خەو بتبینم ئەمجا ئەمەی وت. کەی گوێم بە دەنگت بزرنگێتەوە دیدارم بە تۆ شاد ببێتەوە هەواری جاران لە خۆمان بگرێ و ڕوومان بە یەکتر بگەشێتەوە پیرەمێردێک لە کەشتێکەوە دەرکەوت گوێی لە هاواری مریەم مریەم بوو بەرەو لای نورەدین هات بەسەر ئەم شعرەدا هات مریەمەکەی حەسەن عودی وەک بارانیش تۆمان نەدی. بە لۆمەکار بڵێن مژدە، زۆر خەستە پەژارە و دەردی. پیرەمێردەکە بەرەو ڕووی چووتی کوڕەکەمەڵەی بۆ ئەو کەنیزەکە گریەی کە دوێنێ بە کەشتی بەم دەریایەدا فەڕەنگیان بردیان. کە نوورەدین ئەمەی بیست، دەم و دەست لە هۆش خۆی چوو. دوای سەعاتێک بە ئاگا هاتەوە. کەوتەوە گریان و خۆلاوانەوە. بڵێی دوای ئا ئەم هە موو دووریە خوا بیکا بە یەک شاد ببینەوە دوای ئا ئەم عیشق و ئەم مە جبووریە سەر لە نوێ بۆ یەک ئازاد بینەوە کە پیرە مێرد ئەو هە موو شۆخ و شەنگیە و ئەو هە موو جوانیەی لەو لاوە دا بینی دڵی بۆی تەنگ بوو بەزەیی بۆی جوڵا بۆیە پێی وت ئارام بە کوڕی من پرزە بڕاو مە بە لە بەزەیی خوا پشت بە خوا ئەت گەیەنمەوە ئەو کەنیزە کە نورەدین پرسی کەی سەفەرەکەی؟ پیرەمێردەی سەرکردەی کەشتیوانان وتی پشت بەخوا دوای سێ ڕۆژیتی سەفەرەکەین. کە نورەدین ئەمەی بی زۆر خۆشاڵ بوو، ئەمجا بای دایە و کەوتەوە بیرکردنەوە لەو ڕۆژە پڕ کامەرانی خۆشیانەی لەگەڵ مریەمدا بەسەری بردبوو. شەهرەزاد وتی ئەمجا نورەدین گەڕایەوە ناو بازار و هەرچی پێویستی سەفەرەکەی بوو لە خواردن و شتومە کڕی و خۆی ئامادەی سەفەر کرد و گەڕایەوە بۆ لای سەرۆکی کەشتیوانان دوای ئەوەی ماڵەکەی هەڕاج کرد سەرۆک بە پێکەنینەوە پێیوت تۆ ناچیتە ناو کەشتێکەوە بۆ سەیری کۆڵەکەی ناوەڕاستەکەی گەر با لەبار بوو خوایش پشت و پەنا بوو ئەمجا بە دوو مانگ ئەگەینە شوێنی مەبەست. لەگەڵ نورەدین گەڕایەوە ناو بازاڕ و چیتری پێویست بوو بە پارەی نورەدین کڕی، دوو کونە ئاوی خواردنەوەشی بۆ کڕی و هێنایانەوە ناو پاپۆڕەکە. ئەمجا نورەدین لە نێو کەشتەکەدا سێ ڕۆژ چاوەڕێ بوو تاکوو سەرنشینان پێویستیان ئامادە کرد و ئەمجا لەنگەر لابرا چارۆکەکان بڵند کرانەوە. کەشتی کەوتە ڕێ. پەنجا و یەک ڕۆژ بەڕێوە بوون. ڕۆژێکیان هێندەیان زانی جەردە و ڕێگرانی دەریا لێیان پەیدا بوون و چواردەوری کەشتیان گرت و کەشتیان ڕووت کردەوە و هەموو سەرنشینانیان گرت بردیانن بۆ وڵاتی فەڕەنگیان. ئەمجا هەموویان بردنە بەردەم پاشاکەیان بە نوورەدینیشەوە. لەو ماوەیەدا پاشا فەرمانی دابوو بەندیان بکەن. کەشتیەکەی شازادە مریەمیش گەیشت و مژدەیان برد بۆ پاشا، ئەمجا شار ڕازایەوە و لە هەموو کوچە و کۆڵانێک ئاهەنگ سازکرا. پاشایش بە خۆی و کۆمەڵە کەشتیە جەنگیەکانەوە بەرەو کەشتیە دێرنەکە بوونەوە کە شازادە مریەمی تێدا بوو، ئەمجا کە پێگەیشتن کچ و باوک باوەشیان بەیەکدا کرد و بەسەر یەکدا گریان، وەزیران و سەرانی دەوڵەت شازادەیان بەخێرهێنا، ئەمجا بەرەو کەناری دەریا بوونەوە گەیشتن و، کەشتیەکان لەنگەریان خست و سەرنشینان دابەزینە سەر وشکانی، ئەمجا شا فەرمانی دا سپێکی زینکراوی ئامادەیان بۆ شازادە هێنا و سوار بوو. کە شازادە گەیشتەوە کۆشک دایکی پێشوازی لێ کرد، یەکتریان لە ئامێز گرت. ئەمجا دایکی هەواڵی کچەکەی پرسی وتی ئاخۆ شووی کردووە؟ ئەیژوتی دایە گیان کچێک بفرۆشێت و هێندە ئەم دەست و ئەو دەستی بازرگانان کا، چۆن ئەتوانێ شوو نەکا؟ ئەو بازرگانەی منی کڕی هەڕەشەی لێکردم کە بێت شوبکەم بە مسلمانێک دایکی کەمەی بیست دنیا لە بەرچاوی تاریک بوو شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی ئەی شا شەهرەیار سەرکردە و سەردار دایکی شازادە خۆی بۆ نەگیرا و بەسەرهاتی شوکردنی کچەکانی بە مسلمانان بۆ مێردەکەی جێڕایەوە پاشا زۆر خەمی پێخوارد و ڕاوێشکارانی هەموو کۆکردە و پرس و ڕای پێکردن بە هەمویان بڕیاریاندا بۆ ئەوەی کچەکەی شاپاک بێتەوە ئەبێت لەسەری سەد مسلمان بدرێت هەرزوو پاشا فەرمانی دا دیلەکانیان هێنا کە نورەدینیشیان تێدا بوو هەر لەوێدا فەرمانی دا لە ملیان بدرێ یەکەم کەس کە ملیان پەڕان سەرۆکی کەشتێوانان بوو ئەم جایەکەیەکە لە ملی بازرگانەکانیاندا تاکو و هەمویان کۆتابوون تەنیا نورەدین مایەوە چاوانیان بەست و قۆڵ بەستیان کرد و بەرەو شوێنی سربڕینەکان برد ویستیان لە ملی بدەن کتوپڕ پیرێژ نەکات وتی ئەی پاشای مەزن تۆ پەیمانت پێداین کە ئەگەر کچەکەت دەستکەوتەوە نەزرت کردووە هەر کڵێسێک پێنج مسلمانی بۆ ئەنێریت تاکو خزمەتکاری کڵێسەکان بن پاشاوتی بە حەزرەتی مەسیح لە دی لە مسلمانەکان هەر ئەو دانێ ماوە کەوا خەریکن لە ملیەدەن تۆم دانێ لەگەڵ خۆت ببە کە دیلی ترمان دەست کەوت بە چاوان بۆتان ئەنێرم کەمێک زووتر بهاتیتایە چەندت بیوستایە پێمەدایت ئەمجا پیرێژن کڕنوشی بۆ برد و نزای خێری بۆ کرد و چووە بەردەم نورەدین و دەستی گرت و لەگەڵ خۆی بردی کە چوونە دەرەوە چاوی کردەوە ڕوانی لاوێکی شۆخ و شەنگ و جوانە ئەڵەی مانگی تابانە بردی بۆ کڵێسەکەیان و پێیوت ئەو بەرگەی بەرت دابکەنە چونکە ئەوە بۆ خزمەتکاری پاشایان باشە پیرێژن چوو جبەیەکی بۆ هێنا کە لە خوری ڕەش دروست کرابوو، پێی لەبەر کرد و شاڵێکی دایە بەستی بە سەریەوە، ئەمجا فەرمانی پێ دا ئیتر کاری تۆ ئەوەیە پەزێرایی ئەم کڵێسەی بکەی. نورەدین حەو ڕۆژ پەزێرایی کڵێسەی کرد، هێندەی زانی پیرێژنەکە هات بۆ لای و پێی وت، ئەوە بەرگە ئاوریشمەکانت، ئەوەش دە درهەم، ئەمڕۆ لەم کڵێسەیە بچۆ دەرەوە، یەک سەعات لێرە نابیت با نەکوژرێی. نورەدین وتی باشە دایە گیان چی ڕوویداوە؟ پیرێژن وتی کوڕەکەم ئەمڕۆ مریەمی کەمەربەند دێتە سەردانی کڵێسەکەمان، خۆی پیرۆزەکات و شیرینی ئەبەخشێتەوە، بە بۆنەی ڕزگاربوونی لە دەست موسوڵمانەکان، لەگەڵ خۆی چوار سەد کەنیزەک ئەهێنێت، کە یەک لە یەک جوانترن، کچە وەزیر و کچانی سەرانی دەوڵەتیشی تێدایە، نەبادا لە کڵێسەکەدا تۆ ببێن و بە شمشێر سەرت لە ملت جیا بکەنەوە. نورەدین دە درهەمەکەی وەرگرت و دا بە زیە نێو شار و بە کاوە خۆی گەڕا و هەندێ شارەزا بوو. شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو، بێدەنگ بوو. شەهرەزاد وتی نورەدین گەڕایە و کڵێسە بینی مریەمی کەمەربەند شازادەی ئەفرەنگی 400 کەنیزەکی کچی لەگەڵدایە کاڵەی ئەستێرەی ئاسمانن لارکوێریش هەلیشان لەگەڵدا بوو شازادە مریەم ئەدود مانگی نێو ئەستێرانە کە نورەدین شازادەی بینی خۆی پێ نەگیرا و قیژاندی مریەم مریەم کە کچان هاواری مریەمیان لە نورەدین بیست هێرشیان هێنا ویستیان هەر لەوێدا بیکوژن مریەم بە وردی سەرنجی نورەدینی داناسیەوە ئیشارەتی بۆ کردن بەریاندا فەرمانی پێدان وتی بەری بدەن ئەو لاوە شێتە بەدەم و چاویدا دیارە کە نورەدین ئەمەی بیست قاچەکانی خوار کردەوەو کەفی لە دەم دەرهێنا دەستەکانی خوار و خێچ کرد ئەمجا سەری بەرز کردەوەو بە کەنیزەکانی وت پێم نەوتن ئەوەتا شێتە ئاخۆ بە دەرمان چاکە بێ ئەمجا کیژان بە چوار دەستە بردیان بۆ بەردەم مریەم و جێیان هێشت مریەم پێی وت ئەوە لەبەر خاتری من هاتویتە ئێرە گیانی خۆت بۆ من خستوەتە مەترسیەوە ئاخر پێشوتر من هۆشیاریم پێت دا گوێت لێ نەگرتم بەو خوایە نورەدین تۆ بە دەستی خۆت خۆت خستۆتە مەترسیەوە من ئاگادارم کردیتەوە خۆ کاتی خۆی کتێبم نەگرتبووە یان بە سەرناسی نەمزانی بوو کەلێک دابڕین من بە چاو وەزیرەکەم بینی بوو هاتووەتە شارەکەمانەوە گومانی نییە بۆ منە گەڕێ نورەدین وتی خوایە لە هەڵەمان پارێزە ئەمجا خۆی بۆ نەگیرا ئەمەی وت بە هەڵخلیسکان ژیانت بەندە مەترسە گەورەت چاکە و بەخشندە پاش گەز بونەوە زۆر شت ناگۆڕێ پەشیمانی خۆی زۆر ناپەسەندە ئەمجا مریەمی کەمەربەند و نورەدین کەوتنە دەردە دڵی خۆیان هەریەکە و باسی بەسەرهاتی خۆی ئەگیڕایەوە بەسەر یەکیشدا گریان تاکو دەمیان لە گۆ کەوت شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو